کاسێتی سێیەم دیوی دووەم لە لاپەڕە حەفتا و شەشەوە. بێ هەڵسوکەوتی جۆری پاسیڤی ڕووتیش لە هێڵی سنووری ئەوەی کە بە لاگیری مانادار دەزانرێ هەڵکەوتووە. ئەوەش یەک لە دوای یەک ئەو هێڵە دەبەزێنێ، بۆ نموونە، ئەمە دەتوانێ دژکردەوەیەکی ئازاد و کۆنترۆڵنەکراو سەبارەت بە پاڵنەرێکی ئاسایی بێت، بە پاڵنەرێکی ببوورن نائاسایی بێت. کاتێک هەڵسوکەوتێک کە بە سۆزدارییەوە مەرجدار کراوە لە شێوەی بەتاڵکردنی هۆشیارانەی ئاڵۆزیە سۆزدارییەکان سەرهەڵدەدا، مەسەلەی چوونە سەرەوە یان بەرزبوونەوە دێتە ئاراوە. دوای هاتنە گۆڕی دۆخێکی لەم چەشنە هەڵسوکەوت بە زۆری، هەرچەند هەموو کات نا بە تەواوی لە ئاست هەڵسوکەوتی پەیوەندیدار بە بەها یان هەڵسوکەوتی عەقڵانی لاگیری مەبەست یان هەردووکیان هەڵدەکەوێت. جێی مەڵسوکەوتی پەیوەندیدار بە بەها، بەهۆی ڕێکخستنی هۆشیارانەی بەها کۆتاییەکانی زاڵ بەسەر ئەم جۆرە هەڵسوکەوتە. هەروەها لاگیری ئامانجدار و هاوئاهەنگ لەگەڵ ئەم بایەخانە لە هەڵسوکەوتی جۆری پاسیڤ جیا دەکرێنەوە. لە هەمان حاڵدا ئەم دوو جۆر هەڵسوکەوتە لەم ڕاستەقینەدا بەشدارن. کە مانای هەڵسوکەوت نە لە گەیشتن بە مەبەستێکی هەڵکەوتوو لە دەرەوەی ئەو، بەڵکو لە پێڕاگەیشتن بە جۆرێکی تایبەت لە هەڵسکەوتی پەیوەندیدار بە زاتەکەیدا شاردراوەتەوە. هەڵسوکەوتێک کە بە شێوەی پاسیڤی بەدیهاتبێ، لەو جۆرە دەژمێرێ کە ڕازیکردنی دەستبەجێی هاندانێک بە چاوپۆشی لەمە کە هاندانێکی وەها پێدەچێ تا چ ڕادەیەک بەرز یا نزم بێت دەخوازێ، تا لەم ڕێگەوە بە تۆڵەسەندنەوە ڕازیکردنی نەفس، مل ڕاکێشانی تەواو بۆ کەسێک یان ئامانجێک، گەیشتن بە دۆخی لە خود، بێ خودبوونێکی پڕ لە بەختیاری، یان لە کۆتاییدا ڕزگاربوون لە گوشارە سۆزدارییەکان بگات. وەک نموونە لە کردەوەی پەیوەندیدار بە بەهای ڕووت دەکرێ باسی هەڵسوکەوتی کەسانێک بکرێ کە بەبێ لە بەرچاوگرتنی دواهاتی کردەوەکانیان هەڵسوکەوتی خۆیان بە چەشنێک ڕێک دەخەن تا بەپێی بیروباوەڕ یان هەموو ئەوانەی کە ئەرک، نامووس و شانازی، جوانی، دەمارگرژیی ئایینی، پیاوچاکی و داوێنپاکی، یان گرنگی ئامانجێک بە بێ لەبەرچاوگرتنی مەبەستەکەی دەخوازێ بە کردەوە بەدی بهێنن. هەڵسوکەوتێکی لەم بابەتەی پەیوەندیدار بە بەها لە چوارچێوەی زاراوەکانماندا هەموو کات ملکەچی فەرمانەکان یان ئەو داخوازییانەیە کە بە بڕوای کەسیبکەر جێبەجێکردن و دابینکردنیان بۆی بە بەڵێنێک دەژمێرێ. هەڵسوکەوتی مرۆڤ تەنیا تا ئەو کات کە تایبەت و تەنیا بەرەو ئەو چەشنە داخوازە بێمەرجانە لاگیری بکرێ کە ئەمەش تا ڕادەیەکی زۆر کەم دروستە. بە هەڵسوکەوتێکی پەیوەندیدار بە بەها و بە دەربڕینێکی دیکە لاگیرکراو بەرەو بەها ڕەهاکان وەردەگیرێت. ئێمە دەبینین کە ئەم جۆرە هەڵسوکەوتە ئەوەندە گرنگە کە هەڵبژاردنەکەی وەک جۆرێکی تایبەت پاساو بدات. هەرچەندە دەبێ ئەم خاڵەش بە بە بیر بێنینەوە کە لێرەدا بە هیچ جۆرێک هەوڵ لە ئاست ڕێکخستنی قاتبەندییەکی تەواو و کەماڵ لە جۆرە دیاریکراوەکانی هەڵسوکەوت نادرێت. دال هەڵسوکەوتی عەقڵانی کاتێک لە جۆری لاگیری مەبەست دەبێ کە بەهۆی توێژینەوەی وردی مەبەستەکان کەرەسە و پێشاتە لاوەکیەکان جێبەجێ بکرێ سەرەڕای ئەمە هەڵسوکەوتێکی وەها دەبێ ڕێگە بە دیلەکان، پەیوەندییەکانی مەبەست، لەگەڵ بەکارهێنانە ئەگەرییەکانی کەرەسە، لە کۆتاییدا گرنگی ڕێژەیی مەبەست، مەبەستە جۆربەجۆر و ئەگەرییەکان هەڵسەنگێنێت. لەبەر ئەمە هەڵسوکەوتێکی لەم جۆرە لەگەڵ قاتبەندیی پاسیڤی یان نەریتی ناگونجێت، بڕیاردان سەبارەت بە ئاکام و مەبەستەکانی بەرامبەر و لایەنی نەیار پێ دەچێ لە لایەن خۆیەوە لە ڕێگەی لەبەرچاوگرتنی بەها ڕەهاکان دیاری بکرێت. لەم دۆخەدا هەڵسوکەوتێکی لەم جۆرە تەنیا و تەنیا لە سەر بنچینەی هەڵبژاردنی جۆری کەرەسە لاگیری مەبەست دەبێت. یان ئەمەی کە بکەری ئەم جۆرە هەڵسوکەوتە پێ دەچێ بەجێی بڕیاردان سەبارەت بە مەبەستە بە مەبەستە نەیار یان بەرامبەر و دژەکان لەسەر بنەمای لاگیری پەیوەندیدار بە بەها تەنیا و تەنیا ئەوانە وەک ویستە زەینیە گریمانەییەکان لە قەڵەم بدا و دواتر لەسەر بنەمای لە پێشتر بوون قاتبەندیان بکات ئەو کاتە و دەتوانێ هەڵسوکەوتەکەی بەپێی ئەم قاتبەندیە بە شێوەیەک لاگیری بکا کە تا ئەو جێیە دەگونجێ و بە شێوازێک کە یاسای بە کەڵکبوونی کۆتایی دەخوازێ لەگەڵ ڕیزکردن و ڕێخستنی ئەوانەی کە لە پێشترن هاوئاهەنگ بێت. ئەم هەڵسوکەوتە لاگیری بایەخە دەتوانێ لە ڕێگەی جیاوازەوە لەگەڵ هەڵسوکەوتی لاگیری مەبەست پێوەندی پێک بێنێت بەڵام لە ڕوانگەی هەڵسوکەوتی لاگیری مەبەست لاگیری بەرەو بەها بە هەر ڕێژەیەک کە ڕەهاتر بێ بە هەمان ڕادە توخمی نەعاقلانی زۆرتر وەردەگرێ چونکە هەرچەندە تاک بە شێوەی بێمەرجتر خۆی بخاتە پێناوی نەفسی بایەخێکی لەم شێوە ئێستا چ لەبەر هەستە جیاوازەکان، جوانی، چاکە و دۆستایەتی ڕا، یان لەبەر فیداکاری لە پێناوی بەڕێوەبردنی ئەرک، بە هەمان ڕێژە تێڕامانێکی کەمتر دەربارەی دواهات و ئاکامەکانی لەخۆبوردوویەکی وەها بوونی دەبێت. هەڵسوکەوتی بەتەواوی ڕەهای لاگیری مەبەست واتە بەرژەوەندخوازی، ڕووت، بەبێ هیچ چەشنە گەڕانەوە و لەبەرچاوگرتنێکی، بایەخە بنەڕەتیەکان لە بنچینەدا تەنیا نموونەیەکی بەتەواوی جیاواز و کۆتاییە. پێنجەم، بەکەمی هەڵدەکەوێت کە هەڵسوکەوت بەتایبەتی هەڵسوکەوتی کۆمەڵایەتی تەنها یەکێک لەو ڕێگایانەی کە باسیان لێوە کرا لاگیری بکرێت. هەروەها ئەمە بە کردەوە قاتبەندییەکی تەواو کەماڵ کە بە کردەوە تا ئێستا هەیە ناخاتە بەر دەست. بەڵکو مەبەست لەو تەنیا و تەنیا دەست پێ ڕاگەیشتن بە هەندێک شێوەی بێگەردی چەمکی لە جۆرە گرنگەکانی کۆمەڵ ناسانێ. ئەو جۆرانە کە هەڵسوکەوتی کۆمەڵایەتی لێکچوونێکی کەم و زۆر نزیکی لەگەڵیاندا دەبێ و بە شێوەی زۆر باوتر توخمە پێکهێنەرەکانی ئەو جۆرە باسکراوانە ئامادە دەکا، تەنیا سەرکەوتنی ئەم قاتبەندییە دەتوانێ بە کەڵکبوونەکەی بۆ مەبەستەکانی لێکۆڵینەوەی ئێستامان پاساو بدات. سێهەم چەمکی پەیوەندیە کۆمەڵایەتیەکان زاراوەی پەیوەندی کۆمەڵایەتی بۆ ڕەسمکردنی هەلومەرجێک بەکاردێ کە دوو یا چەند کەس بەشداری هەڵسوکەوتێکن کە تێیدا هەر کام لەوان هەڵسوکەوتی ئەوی دیکە بە شێوەیەکی مانادار لێک دەداتەوە. لە ئاکامدا هەڵسوکەوتی ناوبراو لەسەر ئەم بنەمایە لاگیری دەکرێ. لە بەرەمە پەیوەندی کۆمەڵایەتی بە تەواوی بریتی لە ئەم ئەگەرەیە کە تاکەکان بە شێوەیەکی مانادار و جێی دڵنیایی لە بەدیهاتنەکەی هەڵسوکەوت دەکەن. ئەم پرسیارە کە لەبەر چی ئەگەرێکی لەم جۆرە هەیە لە جێی خۆیدا نییە، بەڵام لە هەر کوێیەک کە ئەگەری سەرەوە بوونی ببێ دەکرێ پەیوەندیە کۆمەڵایەتیەکە بدۆزرێتەوە. یەکەم لە بەرەمە پێوەری پێناسە پێناسەکردن خوازیاری بە کەمی لانی کەمێک لە لاگیری بەرامبەر بە یەکی هەڵسوکەوتی هەریەک لە بکەرەکان بەرامبەر بە هەڵسوکەوتی ئەوی دیکەیە. ناوەڕۆکی ئەم لاگیرییە بەرامبەر بە یەکە دەتوانێ نموونەکانی شیاوی گۆڕان لە خۆ بگرێت، لەوانە ململانێ، دوژمنایەتی، هێزی ڕاکێشانی سێکسی، دۆستی وەفاداری، یان ئاڵوگۆڕی ئابووری، سەرەڕای ئەمە ناوەڕۆکی باسکراو دەتوانێ بەڕێوبردن، حاشا، نکووڵی، یان خۆلادان لە ڕێککەوتنێک و هەروەها ململانێی ئابووری یان ئەوینداری هەر جۆرێکی دیکە لە ململانێ و هەروەها دابەشکردنی پلەوپایەکان یا ئەندامەتی لە چینێک یا نەتەوەیەک لە خۆ بگرێت. لەم نمونەیەدا هەر بەو شێوە کە دواتر باسی لێ دەکرێ بە تەنیا ئەندامبوون لە گروپێکدا ناتوانێ پێکهێنەری هەڵسوکەوتی کۆمەڵایەتی بێت سەرەڕای ئەمە پێناسەی باسکرا و ڕێژەی هاوپەیوەندی یان نەبوونی هاوپەیوەندی نێوان بکەرەکانی ئەم هەڵسوکەوتە دیاری ناکات دووەم لەم دەقەدا بەردەوامە و مانایە لەبەرچاوە کە دەبەسترێتەوە بە تاکەکانی تووشبوو بە بارودۆخێکی ڕوون و گریمانەیی بە شێوەی نێوەنجی یان بە پێی جۆرێکی بێ غەشی ڕێکخراو لەسەر شێوازی هزری بە هیچ چەشنێک بەو مانایە نییە کە لە بارەی نۆرمیەوە دروست لە ڕوانگەی میتافیزیکیەوە بەڕاستی بێت یا ڕاستی بێت. پەیوەندی کۆمەڵایەتی تەنانەت سەبارەت بە ڕێکخراوە کۆمەڵایەتیەکان وەک دەوڵەت، کلیسا، ئاپۆرەی خەڵک یا شووکردن و ژنهێنان ئەم ڕاستەقینە لە خۆ دەگرێ کە هەڵسوکەوتی ئەگەردار بە شێوازێکی دیاریکرا و لەبار بۆ ئەم مانایە بوونی بووە بوونی هەیە یان بوونی دەبێت پێداگرتن لەسەر ئەم مەسەلەیە لەم بارەوە پێویستە کە لە دواکەوتوویی ئەم چەمکانە واتە لە خراپ بوون و بەفیڕۆ چوونیان لە شێوەی چەمک سازکردنی بەتاڵ و بێوە ناوەڕۆک خۆ بپارێزین. لەبەر ئەمە بە دەرکەوتنی بوونی ئەم ئەگەرە کە دەوڵەت لە پێشاندانی هەرچەشنە هەڵسوکەوتێکی کۆمەڵایەتی لاگیری مانادار کشاوەتەوە، دەستبەجێ گرنگی کۆمەڵناسانەکەی نامێنێت. ئەگەرێک وەها دەتوانێ یەکجار زۆر یان کەم بێت، بەڵام هەر جۆرێک بێ، تەنیا بە پێی چییەتی و ڕێژەیەک کە ئەم ئەگەرە بوونی هەبێ یان بتوارێ پێشبینی بکرێ. پەیوەندی کۆمەڵایەتی لە باریش دەتوانرێ لە گەڵ ئەوە بوونی هەبێت، جیا لەمە ناکرێ مانایەکی دیکە بەم قسەیە بدرێ کە دەوڵەتێکی گریمانەیی هەیە یان بوونی نییە. سێهەم، هەموو ئەو لایەنانەی کە لە چوارچێوەی پەیوەندییەکی گریمانەییدا لاگیری بەرامبەر بە یەکیان هەیە، بە پێی پێویست مانایەکی زەینی وەک یەک سەبارەت بە پەیوەندی ناوبراو لە خۆ پیشان نادەن. لە خۆ پیشان نادەن، بە دەربڕینێکی دیکە پێویستی بە باری دوو لایەنە نییە. ئەم ئەگەرە بە تەواوی بوونی هەیە کە دۆستی ئەوینداری، واتە دۆستی، ئەوینداری، وەفاداری، بڕوا پێکردن بە پێی پەیمان و نەتەوەخوازی لایەنێک لەگەڵ هەڵسوکەوتی بە تەواوی جیاوازی لایەنەکەی دیکە بەرەو ڕوو بێت. هەڵسوکەوتی تاکەکانی پەیوەندیدار لە ڕوانگەی خۆیانەوە تەنیا و تەنیا شێوە و مانای جۆر بە جۆر پیشان دەدا و پەیوەندی کۆمەڵایەتی بە ڕاستی نایەکگرتوو و لێک دوورە. بەم شێوەیە تا ئەو کات کە لایەنێک بە گشتی هەڵسوکەوتێکی تایبەت لە لایەن لایەکەی دیکە سەبارەت بە خۆی بە دوور نەزانێ و دوایی بە پێی ئەوە هەڵسوکەوتەکەی خۆی دابڕێژێ. پەیوەندیەکە خاوەنی لاگیری بەرامبەر بە یەکە. ئەم دۆخە بێ لە بەرچاوگرتنی ئەمە کە بکەری هەڵسوکەوت لە چاوەڕوانیەکانیدا بە هەڵە دەچێ یان نا دەتوانێ بە پرۆسەیەکی ڕوون لە هەڵسوکەوت بگات. کە بە پێی نەریت هەر بەم شێوەیەش دەبێت و بۆ شێوەی پەیوەندی هەندێک دواهات دەگرێتەوە ئەگەر بمانێ بە شێوەیەکی زاتی تر مەسلەکە بێنینە ئاراوە دەبێ بڵین کە پەیوەندیەکی نزیک و یەکگرتو تەنیا بە شێوەیەک بوونی دەبێ کە بۆ هەموو لایەنەکانی بەشدار لەو پەیوەندیەدا و لە چوار چێوەی چاوە ڕوانیەکانیاندا مانایەکی وەکیەکی ببێت بۆ وێنە بارودۆخی بەکردەوەیی منداڵ سەبارەت بە باوکی لانیکەم بە شێوەیەکی تا ڕادەیەک نزیک دەتوانێ ئەو شتە بێ کە باوک لەسەر یەک چاوەڕوانی لێی هەیە. پەیوەندی کۆمەڵایەتی کە لە چوارچێوەیدا هەڵسوکەوتەکان لە هەموو بارێکەوە و بە تەواوی بەرەو لای یەکدی لاگیری کرابن لە ڕاستیدا نمونەیەکی کۆتاییە. بە پێی ئەو زاراوانەی کە لەم دەقەدا بەکارمانهێناون، نەبوونی دۆخی دوولایەنە تەنیا لە کاتێکدا بوونی پەیوەندی کۆمەڵایەتی ڕەت دەکاتەوە کە هەڵسوکەوتی لایەنەکانی بەشدار بە ڕاستی لاگیرییەکی بەرامبەر بە یەکی ئەوتۆی نەبێت. لێرەشدا وەک شوێنەکانی دیکە تەواوی دۆخە گوێزراوەکان زۆرتر ڕێوشوێنن هەتا شتێکی بە تەواوی جیاوازتر. چوارەم پەیوەندی کۆمەڵایەتی دەتوانێت ناوەڕۆکێکی ناسەقامگیر و تێپەڕ یان بە ڕێژەی جۆراوجۆر لە سەقامگیری و بەردەوامی ببێت واتە لە جۆرێکی وەها بێت کە لەودا ئەگەری ڕوودانی یەک لە دوای یەکی هەڵسوکەوتێک کە لەگەڵ مانا زەینەکەی هاوتایە بوونی ببێ چونکە هەڵسوکەوتی ئاماژە پێدراو لەگەڵ مانایەکی لەو بابەتە یەک دەگرێتەوە چاوەڕوان کراوە بەڵام بە مەبەستی دوورکەوتنەوە لە شوێنەوارە نادروست و ڕێگە لێونکەرەکان، دەبێ ئەم شتەمان لە بیر بێ کە تەنیا بوونی ئەم ئەگەرە کە جۆرێکی دیاریکراو لە هەڵسوکەوت، هاوتا و لەبار لەگەڵ کۆمەڵێکی گریمانەیی لە مانای زەینی دێتە ئاراوە. بوونی پەیوەندی کۆمەڵایەتی بەدی دێنێت. لەبەرمە باسی ئەم خاڵە کە دۆستی یا دۆست بوونیان هەیە یان بوونیان بووە تەنیا بەم مانایەیە کە لە ڕوانگەی ئێمە و کە لە ڕوانگەی ئێمەوە وەک بینەر ئەم ئەگەرە بوونی هەیە یان بوونی بووە کە جۆرەکانی دیاریکرا و گریمانەیی لە هەڵسوکەوتە زەینی و ناسراوەکانی هەندێک لە تاکەکان بە شێوەیەکی نێوەنجی تەنیا دەبنە هۆی جۆرێکی دیاریکراو لە هەڵسوکەوت نە شتێکی دیکە ئەم بابەتە لەگەڵ بڕگەی دووەمی ئەم بەشەدا بەراورد بکەن لەبار یاساییەوە ئەم دوو پاژە بریتین لەمەکە ئایا بنچینەیەکی یاسایی خاوەنی ئاعتیباری یاساییە یان نا لە ئاکامدا دەکرێ گریمانەی بوونی پەیوەندیەکی یاسایی لێ بکرێ یان نا هەر جۆرێک بێ هەڵبژاردنێکی ئاسانی لەم چەشنە پەیوەندیەکی بە مەسلەکانی کۆمەڵناسانەوە نییە چوارەم مانای زەینی پەیوەندی کۆمەڵایەتی دەتوانێ بگۆڕێت بۆ وێنە پەیوەندی سیاسی لەسەر بنەمای هاوپەیوەندی دەتوانێ بگۆڕێت بە پێوەندی سیاسی لەسەر بنەمای پێچەوانە و دژ یەک، بەڵام دوای ئەمە تەنیا لەبەر هاسانی کەڵک وەرگرتن لە زاراوەکان و هەروەها بەهۆی ڕادەی یەک لە دوای یەک بوونی ئاڵوگۆڕەکان دەگوترێ کە ئایا پەیوەندیەکی نوێ پێکهاتووە یان هەمان پەیوەندی پێشوو هەر لە جێی خۆیەتی بەڵام مانایەکی نوێی لە خۆگرتووە مانایش دەتوانێ لە نێوانی سەقامگیری و گۆڕاندا جوڵان و هاتوچۆ بێت. شەشەم ئەو ناوەڕۆکە مانادارە کە بە شێوەی ڕێژەیی لە پەیوەندی کۆمەڵایەتیدا نەگۆڕ دەمێنێتەوە شیاوی ئەوەیە کە وەک ڕێوشێنی ئاسایی و باو باو باس بکرێ کار لایەک بتوانێ لانی کەم بە شێوەیەکی تا ڕادەیەک نزیک چاوەڕوانی وەفاداری لەلایەنی بەرامبەر بێت بە هەر ڕادەیەک کاڵسوکەوت لەگەڵ پەیوەندی یا کاڵسوکەوت لە پەیوەندی لەگەڵ بایەخەکان یان مەبەستە گریمانەییەکان عەقڵانی تر بێ، ئەگەری نموونەی سەرەوە زۆرتر دەبێ. لە پەیوەندی لەگەڵ توانای ڕاکێشانی جنسی یا پێوەندی لەسەر بنەمای وەفاداری تاک خۆی یان هەر چەشنە پەیوەندیەکی سۆزدارانەی دیکە ئەگەری پێکهاتنی فۆرمەلەکردنی عقلانی مانای زەینی بە چەند پلە لە بابەتێکی وەک پەیمانێکی بازرگانی کەمترە. حەوتەم مانای پەیوەندی کۆمەڵایەتی دەتوانێ لە ڕێگەی ڕەزامەندی بەرامبەر بەیەک ڕێککەوتنی لەسەر بکرێ ئەمە بەو مانایە کە لایەنە بەشدارەکان سەبارەت بە هەڵسوکەوتی داهاتووی خۆیان هەندێک بەڵێنی بە یەکدی یان بە ڕێگەیەکی دیکە دەدەن کەوابوو هەرکام لە لایەنەکان چاوەڕوانە کە بە چەشنێکی یاسایی و تا ئەو جێیەی کە خۆی بە شێوەی عەقڵانی هەڵسوکەوت دەکا، لایەنی بەرامبەریش هەڵسوکەوتی خۆی بە پێی مانای ڕێککەوتن و بە شێوەیەک کە ناوبراو لایەنی یەکەم تێی دەگا لاگیری بکات. بەم پێیە هەڵسوکەوتی لایەنی یەکەم تا ڕادەیەک لاگیری مەبەستە و خودی خۆی چاوەڕوانە کە کەم و زۆر پێی وەفادار بێ بەڵام تا ڕادەیەک پەیوەندی بە بایەخیشەوە هەیە واتە ئەرکی ئەوەی کە بە ڕێککەوتنەکە بەو جۆرەی لێی تێدەگا وەفادار بمێنێتەوە. تا ئێرەی بابەتەکە شیاوی پێشبینییە سەبارەت بە پاشماوەی بابەتەکان چاو لە بەشەکانی نۆ و سیانزە بکەن. چوارەم جۆرەکانی هەڵسوکەوتی کۆمەڵایەتی باو یا داب. باو واتە یوسەیج، USAGE، و هەروە داب واتە کۆستم، CUSTOM. بەڵێ لە سنووری هەڵسوکەوتی کۆمەڵایەتیدا هەندێک هاوچەشنی ڕاستەقینەی ڕوون و دیار دەبینرێت بە دەربڕینێکی دیکە هەندێک پرۆسەی هەڵسوکەوتی دیاریکراو هەیە کە لەگەڵ مانای جۆرێک لە یەکچوون لەلایەن تاکەکانەوە دووپات دەکرێنەوە یان بە شێوەی هاوکات لە ناوبڕێک لەوانەدا خۆ دەنوێنێت کۆمەڵناسی بە پێچەوانەی مێژوو کە هۆگری پەیوەندی هۆکردانەی ڕووداوە حەتمی و بەتەنیاکانە لەگەڵ ئەم چەشنە هەڵسوکەوتانە بەرەو ڕووە. ئەگەری بەکردەوەیی بوونی هاوچەشنی لە لاگیری هەڵسوکەوتی کۆمەڵایەتی کاتێک پێی دەگوترێ باو کە لە کاتی دەرکەوتنی ئەگەری ناوبراو بوونی لە نێو گروپێک لە تاکەکان لەسەر شتێکی بەدەر لە عادەتی کردەکی جێگیر نەبێت. ئەگەر عادەتی کردەکی سەقامگیر و جێگیر و بەردەوام بێ باو دەگۆڕێ بە داب. لە لایەکی دیکەوە لە شوێنێک کە با و لەم ڕاستەقینەوە سەرچاوە بگرێ کە هەڵسوکەوتی هەموو لایەنەکان بۆ لای چاوەڕوانیە یەکسانەکان لاگیری بەرەو مەبەست کراوە، ناوی باوی سەرچاوەگرتوو لە سەرنجانی تاک بە بەرژەوەندیەکانی خۆی لێدەنین. یەکەم، مۆدە. مۆدەیش بەشێکە لە باو و لە جێیەک سەربەخۆ و جیاوازە لێی. کە هەڵسوکەوتی باسکراو بە پێچەوانەی داب کە سەقامگیری و بەردەوامی لە تایبەتمەندەکانیەتی زۆرتر لە بەر نوێبوونەکەی بەڕێوە دەچێ یا بەڕێوە بچێت. مۆدە لە پەیمان نزیکترە چونکە بە زۆری لە حەز و یاعتیبار و ئابڕووی کۆمەڵایەتی سەرچاوە دەگرێت لێرەدا زیاتر لەمە سەبارەت بە مۆدە قسە ناکەین دووەم ئێمە لە دێڕەکانی خوارەوە داب لە بەرامبەر ماف و پەیماندا دەنین واتە ڕێوشێنێک کە بە شێوەی دەرەکی گرنتی نەکراوە و تاک بێ ئاگایانە یا تەنیا لە بەرهاسانی یان هەرهۆیەکی دیکە خۆی لەگەڵ دەگونجێنێت بەڵام ئەندامانی گروپەکان هەموو کاتەم چاوەڕوانیە بەجێیان هەیە کە ئەوانی دیکە بە چەشنێکی وەک یەک و بە پێی بەڵگەی یەکسان خۆیان لەگەڵ ئەو ڕێوشوێنە باوە بگونجێنن. لەم ڕوانگەوە داب ناتوانێ خوازیاری ئیعتیباری ڕاستەقینە بێ، چونکە هیچ کەس ناچار بە لەبەرچاوگرتنی نییە. ڕوونە کە تێپەڕین لەم نموونە بۆ نموونەی ماف یا پەیمانی باوەڕپێکراو بە تەواوی هێواش و هەنگاو بە هەنگاوە. هەموو کات ئەوەی کە بە شێوەی نەریتی بە میرات گەیشتووە کەم کەم بە سەرچاوەی ئەو شتە گۆڕاوە کە دەسەڵاتداریەتیەکی باوەڕ پێکراوی بەدەستێناوە. ئەمڕۆکە ئەمە بۆتە داب کە بەیانی هەر ڕۆژێک ناشتاییەکی دیاریکراو دەخۆین لە حاڵێکدا کە هیچ کەس ناچار بەم کارە نییە مەگەر ئەوە کە هەڵکەوێ و میوانی هوتێلێک بێ کامەش کە ئەمەش هەموو کات داب نەبووە. لە لایەکی دیکە لەم سەردەمەدا شێوەی جلوبەرگ پۆشینمان ئیدی لەسەر بنەمای دابی ڕووت نییە، بەڵکو گۆڕاوە بە پەیمان. لەم ڕوانگەوە بڕێک لە بەشەکانی بەرگی دووەمی کتێبی مەبەست لە مافدا بەرهەمی ئیرینگ کە سەبارەت بە باو و دابە هێشتاش بۆ ئەو دەبێ. هێشتاش بۆ ئەوە دەبێ کە بخوێندرێتەوە. هەروەها چاو لە کتێبی ڕێوشێنە مافناسی و دابەکانی هاتوچۆی یەکدیکردن، بەرهەمی، P. Ortman، هەزار و نۆ سەد و چواردە، و هەروەها بەرهەمی نوێتری ڤیگلین لە ژێرناوی داب، ماف و ئاکار بکەن، کە بۆچوونەکانی لەگەڵ بیروباوەڕی من دێنەوە و لەگەڵ بۆچوونەکانی، ئەشتملیر پێکەوە ناگونجێن. سێهەم لە پرۆسەی هەڵسوکەوتی کۆمەڵایەتیدا هاوچەشنی زۆر و تەواو بەرچاو بە هیچ شێوەیەک لە سەربنەمای لاگیری بەرەو جۆرێک لە باو یان نۆرمی باوەڕپێکراو نییە بەڵکو زۆرتر لەسەر ئەم ڕاستەقینە دامەزراوە کە ئەو هەڵسوکەوتە کۆمەڵایەتیە ئەو جۆرەیە کە خۆیان تێدەگەن بە پێی بەکەڵکبوونی بۆ سروشتی مەسلەکە بە شێوەیەکی زۆر باش لەگەڵ بەرژەوەندی ئاسایی واتە نۆرمال تاکەکانی پەیوەندیدار خۆ دەگونجێنێت. ئەمە بە تایبەت دەربارەی هەڵسوکەوتی ئابووری وەک هاوچەشنییەکانی نرخدانان لە بازاڕی ئازاددا دروستە. بەم شێوە دابەشکەرەکان هەڵسوکەوتی تایبەتی خۆیان بە ئامرازێک بۆ گەیشتن بەو مەبەستانە دەزانن کە لەسەر بنەمای ئەو شتە پێناسە دەکرێت. کە ئەوان بە بەرژەوەندی ئابووری جۆرایەتیی خۆیانی لێک دەدەنەوە و هەر بەم شێوازە ئەو چاوەڕوانییە جۆرایەتییە وەک هەل و مەرج لە بەر چاو دەگرن کە پەیوەندیی لەگەڵ هەڵسوکەوتی ئەگەرداری داهاتووی ئەوانی دیکەدا هەیە. بەم پێیە بەو ڕێژەی کە هەڵسوکەوتی ئەوان بە شێوەیەکی ورتر لاگیری مەبەست بێ، بە هەمان ڕادە مەیلێکی زۆرتر بۆ دژکردەوەی وەک یەک لە بەرامبەر هەل و مەرجی وەک یەک لە خۆیان پیشان دەدەن. بەم هۆیەوە لە شێوەی وەرگرتن و هەڵسوکەوتی ئەوانەدا هەندێک لەیەکچوون هاوچەشنی و لەیەک نزیکی و پەیوەندی دەردەکەوێ کە بە چەند قات سەقام گرت و تر لە کاتێکا کە هەڵسوکەوت و لاگیری کرابێ بەرەو کۆمەڵێک لە نۆرمەکان و ئەو ئەرکانەی کە بۆ تاقمەکە لە بەرچاوگرتنی بە پێویست دەزانێ. ئەم دیاردەیە واتە ئەم ڕاستەقینە کە لاگیری بەپێی قازانجی ئاشکرای خودی تاک و ئەوانی دیکە هەندێک ئاکامی دەبێ کە زۆر لەو ئاکامانە دەچێ کە بکەرێکی بە دەسەڵات لە ڕێگەی ناچارکردن واتە بە زۆریش بێکەڵک بۆ گەیشتن بەوانە هەوڵ دەدات جێگەیەکی دیار و تایبەتی لە زانستی ئابووریدا هەیە لە ڕاستیدا بینینی ئەم دیاردە یەکێک لە شوێنە گرنگەکانی سەرهەڵدانی ئابووری وەک زانستێک بووە، بەڵام ئەم شتە سەبارەت بە هەموو بیاڤەکانی هەڵسوکەوت دروستە. دیاردەیەکی وەها بە لەبەرچاوگرتنی هۆشیاری و نەبوونی بەربەست وەک یەک داندراوی ڕاستەوخۆی هەر چەشنە بەڵێنێکی کوێرکوێرانەیە سەبارەت بە نۆرمە ئاسایی بووەکان. هەروا هەر چەشنە وەوەگریەک بەو نۆرمانەیە بەو نۆرمانەیە کە هۆشیارانە وەک بەها ڕاکان وەردەگیرێن. خۆ گونجاندنی بە بەرنامە لەگەڵ هەلومەرج بە پێی بەرژەوەندی خود بە جێگەی بەڵێنی کوێرکوێرانە لە بەرامبەر دا بە کۆنینەکان یەکێک لە توخمە سەرەکیەکانی عەقڵانی بوونی هەڵسوکەوتە. هەڵبەتە ئەم خاڵە چەمکی عەقڵانیبوونی هەڵسوکەوت بە تەواوی پێناسە ناکا و هۆیەکەشی ئەوەیە کە هەڵسوکەوتێکی لەو چەشنەش هەم دەتوانێ کاریگەرییەکی پۆزەتیڤ لەسەر وەدیهاتنی هۆشیارانەی بەها کۆتاییەکان دابنێ، هەم ئەوە کە بە شێوەی نێگەتیڤ، نەتەنیا بە زیانی داب بەڵکو هەروە بە نرخی بە سۆزداریەکان تەواو بێ و لە کۆتاییدا بە قازانجی جۆرێک لە عقلانیەتی بەدەر لە بەها و بە زیانی باوەڕ بە هەر چەشنە بەهای ڕەها بجوڵێتەوە لێکدانەوەی زۆر لە چەمکی عقلانی بوون هەروەک جارانجی سەرنجی ئێمە دەبێت لە کۆتایی ئەم نووسراوەدا چەمکسازی زۆرتر بەرچاو دەخرێت